ئەڵقەی هەژدەی بیرەوەرییەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنوورە ژێرپێخراوەکان، خوێندنەوە و تۆمارکردنی ڕیاز کاکە، بەرهەمی کەناڵی بەزمی حزوور. بە ناونیشانی، مەترسی ناوشار، عەلی کەریمی دەنووسێت. پێشتر گوتم، نەرمین بەهۆی ناسراوی و کچبوونی هاتبوو بۆ شاخ، بەڵام هەباس وەک یەک لە ڕێکخەرانی ڕێکخستنەکانی شار و خوێندکاران ژیانی ژێرزەمینی هەبوو. یەک لە هەرە چالاکەکانی کۆمەڵە بوو لە ناوشار و لە نزیکەوە لەگەڵ شەهید ئەحمەد شەعبانیدا بەرپرسی ناوشاری مەهاباد یارمەتی زۆری پێشمەرگە و تەنزیماتی پێشمەرگەی ناوشار و لایەنگرانی کۆمەڵەیان دەکرد ئەو سەردەم ئیطلاعاتی سوپای پاسداران ئاشنایی و زانیاری لەسەر خەڵکی کورد و کادرە سیاسیەکان نەبوو، نەیاندەزانی کێ چ دەکا و ڕابردووی سیاسیی ئەندام و چالاکەکانیان نەدەزانی، مەگەر یارمەتی درابان. جاشی عەشایەر و نەخوێندەوار زۆرتر کاریان بە شەڕ و پێشمەرگە بوو. ئەوەی لە باری سیاسی یارمەتیدەری لقاودانی کادر و ئەندامانی هێزگەلی کوردی بوون، تەنیا ئەندام و لایەنگری ڕێکخستنەکانی چریک و تودە بوون. ئەباز لە کاتی مەدرەسەدا چەند هاوڕێ و هاوپۆلی هەبوون، هاتوچۆی ماڵەوەیان دەکرد و هەموومانیان دەناسی. هەباز بووبوو بە کۆمەڵە و ئەوان بە چریک و تودەی. هەر بۆیە ژیانی هەباز لە ناوشار لەو پەڕی مەترسی و ئاشکرابووندا بوو. چەند جار دایکم هات و هاواری کرد هەباز دەگیرێ و دەیکوژن زۆرمان حەول دا بێتە دەر بە عیشقی ئەحمەد شەعبانی کە خەڵکی سنە بوو هەر چەند موهەندیس بوو بەڵام وەک کرێکارێک بۆ شوێن ون کردن فەعلەی دەکرد هەباس دڵی نەدەهات لە ناو شار بەجێی بێڵێ و خۆی بێتە دەر ئێستایش نەمزانی بۆ ئەو کات کۆمەڵە بە تایبەت بۆ شاری وەک سابڵاخ کادری سنەی بۆ ڕێکخراوی ژنان و بەرپرسی یەکەمی کۆمەڵە دەنارد ئەوان لە سنەوە دەهاتن بۆ مەهاباد و وەک نانکەر و کرێکار و تا دوایی کاریان بە زاهیر دەکرد، بەڵام بەرپرسی کۆمەڵە بوون. خۆ ڕەنگە بڵێن کچ و کوڕی سنەیی لە مەهاباد نەناسراون و درەنگ ئاشکرا دەبن، بەڵام نەمدیت کوڕ یان کچێکی سابڵاغی ببەن بۆ سنە و مەسئولیەتی شارێکی وەک سنەی پێ بسپێرن. من ئەوە بە بەشێک لە نائاگایی و ناوچەگەرایی یان عەشیرەیی مۆدێرن لێک دەدەمەوە کە لە ناو کۆمەڵەدا فرە بوو. ئەحمەد شەعبانیم لە نزیکەوە دەناسی و براکەیشی شەید حەسەن هەر ئاشنام بوو. ئەحمەد خەڵکی سنە بوو. زانکۆی لە موهەندیسی کەشاوەرزی تەواو کردبوو. کادرێکی بە توانا و فیداکاری کۆمەڵە، زۆر خاکی و بێ فیس، شارەزا و بوێر و میهرەبان و خۆمانی بوو. دوای گرتنەوەی سابڵاغ بە دەستی پاسداران، ئەحمەد کرابوو بە بەرپرسی ناو شاری کۆمەڵە و ژیانی نهێنی هەبوو. ئەحمەد زۆری یارمەتی ئێمە وەک پێشمەرگە دەدا بۆ هاتنەوە و چالاکی ناوشارمان. هەباسی برام زۆرتر لە پەیوەندی ئەو و کوڕگەلی چالاکی مەدرەسەکاندا بوو. هێزێکی چەکداری ناوشاریشیان دروست کردبوو. کوڕی لاوی زۆر ئازا و دڵسۆزی وەک شەهیدان خدر محەممەدی و هەژار کەریمی و تا دواییان تێدا بوو. هەموو جارێک کە شەوانە مەفرەزەمان دەکرد بۆ ناو شار و لێدان لە بنکەکانی پاسدار ئەم کوڕانە بەرەو پیرمان دەهاتن و چاوساغمان بوون ڕۆژی دەی بەفرانباری 1359 بەرامبەر بە سی دوازدەی 1970 دوو ڕۆژ پێش ساڵی تازە ئەحمەد و هەباز لە کۆڵانێکی ناو شاری مەهاباددا دەناسرێنەوە و بە کۆڵان و باناندا ڕەپێیان دەنێن دوای ڕاکەڕاکیەکی زۆر هەباز لە ماڵێک پەنای دەدەن و دەیشارنەوە ئەحمەد دەگیرێت دوای سێ ڕۆژ ئەشکەنجە و داخکردن سەرەنجام ڕۆژی سێزدەی دەی 1359 بەرامبەر بە سێ یەکی 1970 شەهیدی دەکەن دایکم و بابم دوای شەڕ و وێرانبوونی ماڵەکەمان لە ڕێگەی مەحمودکان باکووری شار لە ماڵێکی کرێدا دەبن چەند جار دایکم خالیدی هاوڕێی مەدرسەی هەباز دەبینێ لە دەوری ماڵمان دێو دەچێ خالید بە بنەماڵە بووبوونە تودەی، هەباس پێدەزانێت و تێدەگات چاودێری دەکەن بیگرن، ئیتر دوای شەهیدبوونی ئەحمەد هەباز هاتە دەر و بوو بە پێشمەرگە. گرتن و شەهیدکردنی بەرپرسی یەکەمی کۆمەڵە و کارەساتەکانی ئەم دواییانەی گوند و ئیعدامەکانی ناوچەی سابڵاخ پێویستی بە تۆڵە و لێدانی زەبرێکی پێشمەرگانە بوو لە کۆماری ئیسلامی، کۆمەڵە بڕیاری دا بە ئەنجامدانی دە چالاکی لە ناوچەی سابڵاخ گولەی وێڵ دوانیوەڕۆی یەکەم ڕۆژی مانگی ڕێبەندان لە زگدڕاو بووم و سەید هات گوتی وەرە بچین بۆ کۆنەدێ و سەردانی پێشمەرگەکان بکەین زۆرم پێخۆش بوو هەردەم ئامادە بووم بە تایبەت بۆ سەردانی سولەیمان لە ڕێگا گوتی لەگەڵیاندا بچۆرەوە شار و بزانن لە تۆڵەی شەید ئەحمد چالاکیەکی چاک بکەن. چووینە کۆنەدێ و نزیک بە دە پازدە پێشمەرگە ساز بووین بەرەو لاچین و سەیداوە. بە پێیان خۆمان گەیاندە سێ ئاشان ماڵی خوشک و خزمانی سولەیمان. مەفرەزەی شار هاتن و باسی دۆخی ناوشار و هێزی پاسدار و چەکدارەکانیان کرد. وا دیار بوو حکومەت لەو گەڕەکانەی وەک سێ ئاشان و ئاشی مام ئەحمەد، یەرغوو، باغی سیسە، بە ڕۆژ هیچ دەسەڵاتیان نییە، بڕیارماندا نەچینە دەر و شەو بمێنینەوە و بەیانی بە ڕۆژ هەڵسەنگاندن بکەین بۆ لێدانێکی گورج و بە سەبر. حوسێن عەجەم بەرپرسی هەستەی نیزامی شار بوو، دەموچاوی دادەپۆشی و لەگەڵماندا لە هاتوچۆدا بوو. پێشنیاری کرد دوو دەستەی تریش لە دەرەوەڕا بێن و پلانی لێدان لە بنکەی پاسداران لە دوخانیاتی مەهاباد داڕێژین. بۆ بەیانی بوو بە دووی ڕێبەندان. بەم بۆنە پیرۆزەوە وەک یادی کۆماری کوردستان لە زۆربەی گەڕەکەکانی ناو شار دەستمان بە جەولە کرد و قسەمان بۆ خەڵک کرد، شیرینی خورا و ئاگر لەسەر شوێنە بەرزەکان بۆ یادی کۆمار هەڵکرا. خەڵک دەستە دەستە دەهاتن و بەخێرهاتنیان دەکردین و زۆر کەس وایان دانابوو ئیتر پێشمەرگە شاری گرتووەتەوە. سروود و هەڵپەڕکێ بە دەوری ئاوردە. پێشمەرگە و خەڵکی هێنابووە جۆش حەماسەتێکی تەواو خەڵک و پێشمەرگە و هەموو شاری گرتبووەوە هەموو ڕۆژەکە نە تەنیا بە دیداری خزم و دۆست شاد بووین و خواردنی زۆر باشمان خوارد بگرە زۆربەی پێشمەرگەکان حەمامیان کرد و جلیان گۆڕی نامە ڕۆیشتبوو بۆ دەرەوە پێشمەرگەی دیمان بۆ بنێرن ڕۆژی دواتر دیسانەوە هاتینەوە سەر زارکی کۆڵان و جادەکان تا مەدانی حیوانان و نزیک گۆمبەزان و لاشانی پادگان چوین، بەفرێکی قورس و درشت دەباری، جادە و بانەکان هەمووی پڕ لە بەفر بوون، خەڵک لە سەربانان بانیان دەماڵی، ئێوارە دۆست و هاوڕێیەکی کۆنی کۆمەڵەمان کاک جەعفەری موڕادی خەیات بوو لە گوزەری شار لە سەربان بەفری ماڵی بوو، فیشەکی وێڵ پێکابووی و شەهید بووبوو، مەرگی کاک جەعفەر بۆ هەموومان و بەتایبەت سولەیمان کە هاوڕێی نزیکی بوو هەواڵێکی دڵتەزێن بوو، چەند کەس چووین و لە نزیکەوە لە لای مەیدانی حەیوانان بەشداری خەم و پەژارەیان بووین. تەقەی کوێرانە لە ناو شار و هاوەن و قەناسە بووبووە کاری ڕۆژانەی سوپای پاسداران لە زۆربەی شارەکان و کەس خۆی بە بەرپرسی ئەم جۆرە لە کوشتار و خوێنڕژاندنە نەدەزانی. زۆرانبازی لەگەڵ پاسداردا. ڕۆژێکی دیکەیش لە شار ماینەوە پێشمەرگەکان و ئەوانەی شاریش بە دەموچاو داپۆشراوی هەموو لە دەوروبەری دوخانیات و مەدانی چوارچرا مزگەوتی سوور و نێوگوزەر و بازاڕی شار پەنایان گرتبوو مەبەستی ئێمە چاودێری تەواو و هەڵسەنگاندنی دۆخی پاسدارەکانی ناو دوخانیات بوو تاکو و پێشمەرگەکانی دی لە دەرەوە ڕادێن بۆ یارمەتی ئەو جار بە زانیاری تەواو لی دەین و بە تەواوی بیگرین حسێن عجەم گوتی دەگیرێ و بە گرتنیشی هیچ بنکەیەکیان لە ناو شاردا نامێنێت، ئێمەیش هەموو ڕامان وابوو جارێ هیچ نەکەین تا هێزمان زیاد دەکات. دوای نیوەڕۆ من لە هاتوچۆی نێوان گەڕەکی جوولەکان و نێو بازاڕ و سێڕای فەرەح و مزگەوتی سووردا بووم، سولەیمان لە دەوروبەری مزگەوتی سوور و قڵکەی کەران سەرپەرشتی دەکرد. عەلی موهاجیری زۆر تووڕە بوو، دەیگوت، ئاڕبیجیتان داوە بە من. لە حەوشەی مزگەوتی سوور ئامادە بوو لە ئەگەری هاتنە دەری دەبابە، سەعید سەرهەنگی، حەمە بازۆکە، سولەیمان حەوتەوانە، سەعید گەوهەری، مستەفا شێخ محەممەدی، مەناف بەدیعی، ساڵە قۆیتەل و مەحموود کەرکوژ و زۆری دی بوون. لە ناو کۆڵانەکانی دەوری چوارچرا هەموو لە سەنگەردا بوون. هەموو پێشمەرگەکان نانیان خواردبوو. لەگەڵ سولەیماندا دۆستێکی هەبوو لە خوار سەنگەکخانەکەی گەڕەکی مزگەوتی سوور لە بەیانییەوە چەند جاریان بانگهێشت کردبوو چوین سەریان لێ بدەین و لەگەڵیاندا نان بخۆین لەبەر هەیوانەکە خەریکی نان خواردن بووین دەنگی تەقە بەرز بووەوە ڕامان کردە دەرەوە سولەیمان بەرەو مزگەوتی سوور و من بەرەو سێڕای فەرح لە زارکی کۆڵانی مزگەوت و سێڕا دیم لە چوارچراوە تەقە دەکرێت و هاتوچۆی ئەو بەر و ئەمبەری سێڕای سەخت کردبوو پێشمەرگەکانی سەری کۆڵان گوتیان تۆیۆتایەک هاتووە و ڕای نەگرتووە پێشمەرگەکانی دەوری چوارچرا لێیان داوە و ئێستا ئەوە ئەوانن تەقە دەکەن هەر جۆرێک بوو پەڕیمەوە بۆ لای مەدانی ئارد و لەویشەوە بە کۆڵانەکاندا خۆم گەیاندە پشتی بانکی سپە و کۆڵانی دوکانی کاسێت فرۆشی کەریمی چیرە لەوێڕا هەموو شت دیار و ئاشکرا بوو مێکزەمینیەکی دۆشکە لەسەر و چەند پاسداری کۆماندۆ لە پادگانەوە بە خیابانی شێرە خورشیددا دێنە خوار بۆ ئەوەی بێنە ناو شار و چوارچرا پێشمەرگەکانی سەرکۆڵانی حەمامی بلور و دەوری چوارچرا تەقەیان لێ دەکەن شۆفێری مێکزەمینی لی دەدرێ و پیکاب لە جۆگەی بەردەم مەیخانەکەی شمۆیلی دەکەوێت پاسداری سەر پیکاب بڵاو دەبنەوە و ڕووبەڕووی تەقەی پێشمەرگەکانی چوارچراو ئەم کۆڵانە دەبنەوە من کا گەیشتم بۆ زارکی کۆڵان و سەر خیابانەکە تەقە زۆر گەرم بوو حسێن عجەم وەک بەرپرسی پێشمەرگەی ناوشار خۆی گەیاندە سەری کۆڵانەکە و لای من و دوو پێشمەرگەی دی کە هەر لەوێ بوون لە بن پیکاب و پایی دوکانەکانی ئەوبەر چەند پاسدار بە خەستی تەقەیان دەکرد ئێمەیش نیازمان بوو بچین پیکاب و دۆشکەکە بێنین بۆ ناو کۆڵانەکان بۆ چرکەیەک دەرفەتیان نەدەدا و وەک ڕێژنەباران فیشەک دەهات و دەچوو تاوێک خۆشی کرد پاسدارێک وێڵ و حەپەساو لە بن پایی دوکانی کەریم خومایزی وەک گێژ و کاسان و دەرکەوت حسێن عجەم کە کوردی و تورکی وەک یەک دەزانێت بە تورکی بانگی کرد و گوتی ئەوە منیش دەچمەوە بۆ دوخانیات و ڕێم نییە وەرە بۆ لای من با بەیەکەوە بڕۆینەوە بە تورکی دوو سێ جنێوی خەستی بە کورد و پێشمەرگەدا پازدارەی بەم تورکیا بێ لەهجەیە وەشک خست و گومانی لا پەیدا بوو باوەڕی پێ بکات دیسان حوسێن بە تورکی گوتی وەرە مەترسە ئەم کۆڵانە دەچێتەوە ڕێک بۆ ناو دوخانیات باوەڕی پێکرد و وردە وردە بە ناوەڕاستی جادەکەدا بەرەو حوسێن و ئێمە و ئەم کۆڵانەی ئێمەی تێدا بووین هات نزیک حسێن بووەوە لە سوچی بن دەرگایەک ئێمە خۆمان نەدیو کردبوو حسێن نیازی بوو بە زیندوی بیگرێت و تەقەی لێ نەکات لە ناکاو پازدار نازانم چی دی و دەستی بۆ تفەنگەکەی برد تەقە لە حسێن بکات حسێن زانی زوو نەجوڵێت پازدارەکە دەیکوژێت تفەنگی هەڵێنا و بەرامبەر سنگی پازدار چرکاندی فیشەک دەرنەچوو، فریا نەدەکەوت میل بێنێتەوە و دیسان تەقەی لێبکاتەوە. تفەنگی پاسدارەکە ئامادە بوو. ئەوەی چاوەڕێ نەدەکرا لەم یەک دوو چرکەدا ڕووبدات ڕوویدا. حوسێن تفەنگی شانی فڕێدا و ئامبازی پاسدارەکە بوو. لە عەرزی دا و گەوزاندی و بن خۆیدا و دەیویست تفەنگەکەی لێ بستێنێت. ئێمە نەدەکرا تەقە بکەین چونکە بەر حوسێن دەکەوت. دوای چەند چرکە تەقە بەرز بووەوە و پاسدار پەنجەی بەسەر پەلەپیتکەی تفەنگەکەیدا گرتبوو یەک ڕیزی لە بنەوە ڕاکرد و حوسێن بەلا تەنیشتدا کەوت پاسدار لەسەر عرز بوو مەجال ڕەخسا تەقەی لێ بکەین حوسێن چوار فیشەکی بەڕان و باسک و زکی کەوتبوو بە پەلە لاقمان ڕاکێشا و هێنامانە ناو کۆڵانەکە هەموو ئەمانە لە یەک تا دوو مەتری و لە بەرچاوماندا ڕووی دەدا پاسدار و تفەنگەکەی لەسەر شۆستەی بەر دوکانی کەریم بە بێگیانی کەوتبوون، بە پەلە سەعید گەوهەری و یەک دوو پێشمەرگەی دیکە حوسێنیان بەرەو مزگەوتی حاجی ئەحمەد برد، لە هەمان کاتدا ساڵە قۆیتەل دەستی لە سەری کۆڵان هێنابووە دەر و فیشەکێک لە لەپی دەستی درابوو، لە پشتی دەستیشی هاتبووە دەر، کچێکی دە دوازدە ساڵان فیشەکی وێڵی دۆشکە کەلەکەی کوناودیو کردبوو. مزگەوتی حاجی ئەحمەدمان وەک شوێنی پشتی جەبهە بەکاردێنا و هەموو برینداری خۆمان و خەڵک لەوێ بوون کچێکی جاسوس پێیان دەگوت خاهرێ زەینەب گیرا بوو ئەویشمان هەر لەوێ دەست بەسەر کردبوو کوڕانی وێڵ و سەرگەردان مێکزەمینی بە دۆشکەوە لە جۆگە کەوتبوو لاشەی پازدار و تفەنگ هەروا لەسەر عەرز بوون چەند جار حەول درا پیکاب و دۆشکەکە بێنین بە تەقە مەجالیان نەدەدا یەک دوویەک لە کوڕانی شار هەر لە ڕۆژی یەکەمی هاتنەوەمان بۆ شار لە دەورمان بوون و وەک پێشمەرگە وابوون یەک لەوان یونس برای عەلی موهاجیری دواتر لە زیندانی ڕەزاییە ئێعدام کرا، شاتر ڕەحمان عەبوی برای سولەیمان بلوری تەواوی ئەو ماوەیە وەک قاسد و گەیاندنی هەواڵی کۆڵانەکان و جەبهەکان لە هیچ نە دەپرینگانەوە و بە ڕاکردن و پەڕینەوە لە جادەکان بۆ خزمەت بە ئێمە یاریان بە گیانی خۆیان دەکرد ناوشار ئەوکات کوڕانی وێڵ و سەرگەردان و موعتادی تێدا بوو. برسی و هەژار بەبێ ماڵ و پارە هەموو شتێکیان دەکرد بۆ بەدەستهێنانی یەک مسقاڵ دەرمانی بێهۆشی و هێرۆین مزگەوتی سوورمان پڕ لەوانە کردبوو عەلی مهاجری کە بەرپرسی ئاڕبیجی بوو لە حەوشەی مزگەوت هەموویانی گرتبوو لە ترسی گەیاندنی زانیاری لەسەر ئێمە بۆ پازدارەکان لە ناکاو یەکیان پەیدا بوو بە زمانی تریاک خۆران گوتی کاکە بچم تفەنگی ئەو پازدارە کوژراوەت بۆ بێنم ئەویش وتی دەکوژرێ و ئەرزشی نییە شەو کە داهات دەیان هێنین ئەویش وتیەوە برا ناکوژرێم ئیجازە بدە دەچم لە دڵی خۆمدا گوتم با ئەوانەیش خزمەتێکی کورد بکەن خۆ بشکوژرێت لە کۆڵ بنەماڵە و کۆمەڵگە دەبێتەوە بۆیە پێم وت بڕۆ بیێنە بەس وریا بە و پەلە بکە لێت نەدەن ئینجا دەڵێت دەچم تفەنگەکە بۆ تۆ گیرفانی بۆ من منیش پێکەنیم و گوتم جاوەرە بەم حاڵەوە تووشی چ بووین باشە چی تێدا بوو بۆ خۆت بە چاوتروکانێک قەڵم بازێکی دا و تفەنگ و ڕەختی لە پاسدار کردەوە و هێنای ئەم جاروتی ئەو جار با بچم بزانم چی بۆ من پێە دیسان چوو لە سەری هەڵنیشت و گیرفان بە گیرفان و تەنانەت ئەوانەی ژێرەوەیشی گەڕا منیش ئەوە سەیری دەکەم هەستا و هەنگاوێک دوورکەوتەوە و بە هەموو هێزی خۆی شەقێکی لێدا و گوتی خۆ سەگ بابە لە من سوالکەرترە قڕانێکی پێ نییە هاتم بچم بۆ لای بریندارەکان لە مزگەوت لەو بەری سێڕای مەدانی ئارد لە کوچەی مزگەوتی سوور عەبوو هاواری کرد عەلی کاکم ئەتۆی دەوێت پەڕیمەوە بۆ لای عەبوو پرسیم چ باسە سلەیمان دەزانێت چیمان بەسەر هاتوو حسێن بریندارە گوتی چووم پێی بڵێم مەجالی قسەی پێ نەدام و گوتی بڕۆ عەلی بێنە بەرەو مزگەوت و لەوێش ڕا بەرەو قڵکەی کەران و کۆڵانی حەمامە کۆنەکەی بلور چوین زارکی کۆڵان لە سەر مەدانی چوارچرا سعید و حەمە بازوکا و سلیمان حوتەوانەی لێبوو گوتیان ئێمە لە دۆشکەکەماندا دوو مەتر بەرز بانێکی بچووکی حەمامەکەی لێبوو نازانم پێم وابوو بانی مۆتۆرخانە و شتیوا بێت عەبوو حەمە سەریان خستم و خۆم گەیاندە سەربانەکە، پانایی تەنیا دوو مەترێک دەبوو. سولەیمان نەبوو، تابلۆیەک نەخشابوو. وروژمی پولەکە بەفرینەکان لە نزیکبوونەوەیان بۆ عەردەکە بە چەشنی تاڤگەیەکی خوڕێن بوو. کل و بەفرەکان بە توند و قایمی چنگیان بە عەرزدا دەگرت، وەک ئەوەی بە نیازی مانەوەی هەتاهەتایی بن، بەفرێکی تەڕ و سپی هەموو چوارچراو بانەکەی داگرتبوو، کاپشێنێکی خز و کڵاوێکی ڕووسی سولەیمانیان لەبەر گرتبوو، لە نێو دەریای پوولەکە سپییەکان لە پشت لێواری بانەکە مەتەرێزی گرتبوو، بە درێژایی بانەکە لەسەر زگ تخێڵ بوو. سەری لەسەر لێوار و نیشانەی تفەنگی ڕوو بە چوارچرا خرمژنی بۆ تاقە چرکەیەک بێدەنگ نەدەبوو ها سولی چیەوە ئەویش وتی کوڕە کوێرە نابینی وەرە پێش و فریاکەوە جەحەنەمم دروست کردووە سەتم تۆپاندون منیش خۆم خزاندە سەر لێواری بانەکە و شان بەشانی سولەیمان خۆم لە ئامێزی بەفرەکە هاویشت سرم هەڵێنا و ڕوانیمە چوارچرا چیم بینی بە دەیان کەلاک لە ناو فلکەکە و دەوروبەری پایەکانی شارەداری و ناو خیابانەکە کەوتبوون سلیمان یەک بە دوای یەکدا مەخزەنی دەگۆڕی و خرمژنی سیخۆکەی هەوای سەرچۆپی هەبوو لە پڕ بینیم چەند فیشەک لە سەرەوەڕا لە دەوروبەرمان کەوت سرم هەڵێنا چەند پاسدار هاتبوون و چووبوونە سەر باڵکۆنی فەرمانداری و تەقەیان لە ئێمە دەکرد پێشتر پاسدارەکان بە جادەی شێرە خورشید بە بندیواراندا دەهاتنە نێو چوارچرا دیار بوو چەند دانەیەکیان بە دوخانیات و بە پشتەوەدا هاتبوونە سەر باڵکۆنی فەرمانداری دەنگی تەقەی خۆمان و دیتنی خوێن و کەلاک هەردووکمانی سەرخۆش و مەستی مەست کردبوو تفەنگم وەستا و زانیم دەبێ مەخزەن بگۆڕم دەستم بۆ کەلەکەی ڕاستم برد و زانیم هەموویان بەتاڵن بە پەلە ئاوڕم داوە و دەستم بۆ مەخزەنەکانی لای چەپم برد هەستم کرد تفەنگی من کە بێدەنگە هی سولەیمانیش دەنگی لێوە نایە بە پەلە مەخزەنم گۆڕی و ڕوو بە فەرمانداری و چوارچرا دیسان بەردەوام بووم بەدەم تەقەکردنەوە بیرم کەوتەوە کاتی دەست بردنم بۆ فیشەگلۆخەکەم و گۆڕینی مەخزەن شتێکم دی ڕێشکە و پێشکەی چاوم بوو؟ نا، کارەساتم لێ قەوماوە و نامەوێت باوەڕی پێ بکەم و ڕاست گەڕێت، خۆ گێل دەکەم و بە خەیاڵی مۆتەکەبوونی دڵی خۆم خۆش دەکەم و لێی دەگوزەرێم. بەردەوام دەبم، یەکەڵەچن پاسدار دەبینم زاتی ئاوڕدانەوە و بانگ کردنم نییە، پەنجە لەسەر پەلەپیتکەکە هەڵدەگرم و هەست ڕادەگرم و گوێ قوڵاخ دەبم. نا سولەیمان هیچ تەقە ناکات شانی هەر بە شانمەوە بوو زۆر بە ترس و بە کاوەخۆ ملم سوڕاند سولەیمان نەبوو تابلۆیەک نەخشا بوو لە هەزاران وشە ئازایەتی و داستان شاخ و ورە عیشق و مراز بەڵام تەنیا دوو ڕەنگ بوو سوور و سپی ڕەنگەکانی زەماوەند و بووکوزاوە لای ڕاستی قوڵایی نێوان کوڵمە و کەپوی بە چەشنی کانیەکی زۆر بچووکی لا پاڵچیایەک قوڵپێکی زۆر مەتینی دەدا و شۆڕ دەبووەوە ناو سمێڵە بە هەیبەت و ڕازاوەکێ و سوور سووری هەڵگەڕاند بوو لە ناو ئەم دەریا حەریرە سپیەدا هەر ئەوە سوور بوو ملی بەلای شانی چەپیدا لار بوو بووەوە تفەنگەکەی بەلا دیواری بانەکە و قۆڵیدا و پەنجەی شایەتمانی لای ڕاستی هەر لەسەر پەلە پیتکەکەی مابووەوە. خۆم بیرم نەماوە. ئەوانی دیکە و عەبووی برای دەڵێن لە پڕ دیمانی بە پێوە، نەعرەتە و جنێو و نفرینت لە هەموو شار و چوارچرا دەنگی دایەوە و شێتانە هەر وەک ڕێژنەبارانی بە تاوی بەهاری دەدڕژاند. هاوارم کرد سولەیمان شەهید بوو. لەسەر قەمسەڵە خزە ئەوروپییەکەی تازە بۆی هاتبوو، خزاندم، ئێستایش لەبیرمە هەر دە پەنجەی دەستەکانم لە پووزەوانەکانی قایم کردبوو، ڕامدەکێشا بۆ سەر لێواری بانەکە. ئەوجارە پاسدار بە تەواوی بە سەرماندا باڵادەست بووبوون، سەر باڵکۆنی فەرمانداریان گرتبوو، هەموو لوولەی تفەنگەکانیان ڕوو بەم بانە بچووکە کردبوو، تەنیا من و سولەیمانی لێ بووین، ئەو بە بێگیان و منیش وەک شێتان. هاتمە سەر لێواری بانەکە و عەبوو دەگریا و هاواری دەکرد پێم گوت کاتی گریان نییە و دواتر بە کۆ دەگرین هات فەنگەکەی بگرە و پشتت بێنە با بیخەمە کۆڵت عەبوو بە هاوار و کاکە گیان کاکە گیان و پشتم شکا کاک بە کۆڵەوە ڕوو لە مزگەوتی سوور دەکەین سیر بوو ئاسمان دەتگوت دەبێ هەرچی پێەتی هەر لەو کاتەدا هەڵی ڕێژێت ئاوڕمدایەوە سربانەکە هیچ شوێنێک دیار نەبوو هەر دەتگوت ئەوەی ئەم چەند چرکەی پێشتر ڕووی داوە هەمووی درۆ بوو بەفری سپی وایدا پۆشی بووەوە دەتگوت تەنانەت شۆلەکەیش بەسەریدا نەڕۆیشتووە و چەند مانگە نەماڵدراوە شوێن گەوزان و سەرچۆپی خۆم و تەرمی سوولی هەر هەمووی پڕپڕ بووبووەوە. لە سەربانەوە دیم پەنجەرەی ماڵەکانی دەوروبەری چوارچرا هەڵماوی بە گەرمای ژوور و سەرمای دەرەوە دەیان دەموچاوی پێوە نووساوە و بە خڕ بۆ سولەیمان دەگرین. چەند خۆشە کەسانێک مابن و ئەو ڕۆژەی سەربانی حەمامی بلوور و چوارچرای شوێن سێدارەی قازییەکان و شێرانەژیان و تۆڵەی سولەیمانانەیان لەبیر بێت. وردە وردە هاتمە خوار و سەنگەرم چۆڵ کرد. چەند پیرە پیاوێکی گەڕەک هاتنە دەر و ماچیان کردین هەموو سلەیمانیان دەناسی و ئاهیان بۆ هەڵدەکێشا گەیشتمە حەوشەی مزگەوت و سلەیمان لە بن تاقی دەرگای مزگەوتی سوور دانرابوو خەڵکیش چوبوون ماڵەوەیان لە گەڕەکی باخی سیسە ئاگادار کردبوو عەبوو چەند کەسی دیکە سلەیمانیان بردە مزگەوتی داروغە لە نزیک ماڵی خۆیان گەڕامەوە سێڕای مەیدانی ئارد و پەڕیمەوە بۆ لای بریندارەکان و پێشمەرگەکانی ئەو قۆڵە. بە کەسم نەگوت چ قەوماوە. تەنیا گوتم دەبێ وردە وردە بڕۆینەوە بۆ گەڕەکی سێ ئاشان و بریندارەکان بەرین و بڕۆین. دکتۆرێکی جوامێر لە بنەماڵەیەکی ناسراو هات و بریندارەکانی بەسەر کردەوە. زۆری ئومێد نەبوو حوسێن بژی. گوتی برینی دەستی ساڵە هیچ نییە و تیمارم کردووە. کەچی ساڵە خۆی لێ بە عەرزدا دابووین وەک ئەوەی هەر بینە ڕۆحی دەردەچێت یونس مهاجری برای عەلی گوتی ئێوە بڕۆن من دەچم دۆشکەکە هەر دێنم هەموو بە بریندارەکانەوە بەرەو گەڕەکی مزگەوتی دارۆغە پاشەکشەمان کرد ئێوارەی زستانە و وڵات بەرەو تاریکی باڵی هەڵدەکێشا لە زارکی مەدانی ئاردی بە کەمین و وریایی پەڕینەوە بۆ لای کۆڵانی مزگەوتی سوور ئامبولانس هەمووی لە هاتوچۆدا بوون لەسەر جادەی سێڕای مەدانی ئارد یەکیان ڕایگرت و سەری لە دەرگا دەرهێنا دیار بوو منی ناسی بوو گوتی بە قوربانی دەست و تفەنگ و غیرەتتان بم ماڵتان نەشێوێ چیتان کردووە بە دەیان کەلا کەوتون و فریای کۆکردنەوەی ناکەوین نەخۆشخانە بە ڕادیۆی گوتووە و ئەوە بڵاوی دەکەنەوە، بەڵکو هەردوولاتان دەست ڕاگرن و ئێمە فریای بردنەوەی بریندار و کەلاکی پاسداران بکەوین. سولەیمان ئەمڕۆ لە زارکی کۆڵانی مزگەوتی سوور بە پێشمەرگەکانم گوت چ قەوماوە و سولەیمان بوو بە یەکەم شەهیدی پێشمەرگەی ناوچەی مەهاباد. هەموو بۆ سولەیمان گریان و بابەڕۆیان کرد. گەیشتینە مزگەوتی دارۆغە و کاکە مینەی باوکی لە سوچێکی حەوزخانەکە چەناگەی لەسەر ئەژنۆی دانابوو بە کوڵ دەگریا و هەر دەیگوت پشتم شکا لە ماڵەوەیان کەس هۆشی نەمابوو پڕ بوو لە خەڵک تەنیا گوێت لە سولەیمانم ڕۆبوو هەر لە حەوشەی مزگەوت بە ئەمانەت گۆڕیان بۆ هەڵکەند و بە خاکمان سپارد چوین بەرەو مزگەوتی سەعدی لە گەڕەکی سێ ئاشان پێشمەرگەکان وەک لەشکری شکاو هەمووی غەمبار و کەساس هەریەک لە کونجێک بوو خەڵک دوو تابوتی قورسی مزگەوتیان لەگەڵ چەند پەتوو بۆ ئامادە کردین دوا بە دوای هەر هەنگا و چرکەیەک بەفر شوێن پێی پڕ دەکردەوە حەوت هەشت پێشمەرگە ئامادە بوون بەرەو سەیداوا بڕۆین و بریندارەکان بەڕێ بکەین بۆ بۆکان لە ماڵی سەید لە سەیداوە زۆبای دار گرفەی دەهات حسێن و ساڵە دانران بەفر ئامانی نەدەدا سەرنجام بە تراکتۆر و سواری گوێدرێژ بریندار ڕەوانەی دۆستاڵی و لەوێش ڕا بە سیارە بەرەو بۆکان ڕۆیشتە بوون خاهر زەینەب کە گیرا بوو بە شەید مەناف بەدیعی و لایەنگرێکماندا ڕەوانەی حاجیاڵی کەند کرد هەڵبەت زۆرتر بۆ ناردنی نامە بوو بۆ کۆمیتەی ناوچە و هەواڵەکان و چ بکەین شەید مەناف بەدیعی پێشمەرگەی کۆمەڵە خەڵکی سابلاغ بوو لە ڕووداوی تەقینەوەی بۆمبی دەستی لە ئاوایی تازە قەڵای بۆکان لە سێی نۆی 1960 بەرامبەر بە 24 یازدەی 1970 دا شەید بوو تا بەری بەیان لەگەڵ عەبودا لە ماڵی سید شینمان گێڕا و دڵخۆشی یەکمان دایەوە دواتر عبوم جێهێشت و بۆ لای پێشمەرگەکان لە ماڵی کاک جەعفەر و باجە ڕەخشندە خوشکی گەورەی سولەیمان بۆ ناوشار لە گەڕەکی سێ ئاشان گەڕامەوە چەند پێشمەرگەیەکی حیزبی دیموکرات لە ناوشار پەیدا بوون و خەبەریاندا هەر دوێنێ ئەوانیش لە مەحمودکان چالاکیان کردووە و لە سیارەی هەڵگری پوڵ و حقوقی کارمەندەکانیان داوە چەند دانەیەکیان هاتن بۆ سەرەخۆشی لە ماڵی سولەیمان دوانیوەڕۆ لە حاجیاڵی کەندەوە نامە هات نووسرابوو بە گەیشتنی نامە هەر هەمووتان تەنانەت پێشمەرگەی شاریش خۆتان بگەێنە دێی ئۆزندەرێ و کۆبوونەوە هەیە دوا بەدوای دەرکەوتنی ئێمە لە شار سیامەند و مەفرەزەیەک وەک هێزی یارمەتی دەگەنە شار و دەبیستن چیمان کردووە و بەرەو کوێ ڕۆیشتوین سیامەند ئەو ڕۆژە دەمێنێتەوە و دەچێت بۆ لای دایک و باوکی سولەیمان. یونس مهاجری شەوی پێشتر دوای ناشتنی سولەیمان چووبوو دۆشکەی لە تۆیۆتا کردبووەوە و هێنابووی. نامەیەکی پڕ لە لۆمە. ڕۆژی دواتر هەر هەمومان لە ئوزندەرێ بە بەشداری زۆربەی بەرپرسان و پێشمەرگەکانی ناوچەی مهاباد کۆبوونەوەیەکی چەند سەعاتەمان ئەنجامدا کەوتینە بەر سەرکۆنە و ڕەخنەی سەرکردایەتی دکتۆر جەعفەر لەلایەن سەرکردایەتی کۆمەڵەوە نامەیەکی پڕ لە لۆمە و ڕەخنەی ناردبوو بۆ سەید و خوێندرایەوە لە شوێن حسێن عەجەم کە بریندار بوو شەریف کرا بە بەرپرسی پێشمەرگەی ناوشار سەر لە نوێ تەنزیماتی تازەیان کرد و مەفرەزەکانی ناوچە گۆڕانکاریان بەسەرداهات دکتۆر نووسیبووی عەلی بنێرنە ناوەندی کارمان پێیەتی زۆر دڵم گیرا و زانیم تەبعید و ڕاگواستنە ژیان لە بارەگای ناوەندی گەیشتمە ئاجیکەند و بارەگای ناوەندی کۆمەڵە دڵشکاو و مات و کەساس دڵم وەک دڵی منداڵێکی بێناز و لێو بەبار دەچووەوە کە بە ئاوڕ لێنەدانەوەیەک لیچ دەکات و هەنیسک دەدات شەوان لە بن لێفە و بە ئەسپایی دڵم ڕێک دەگوشرا و ها لە سنگم بێتە دەر سولەیمان لە دەلاوە لە من مردبوو بۆ ناردویانم بۆ ئێرە خۆ من هیچی خراپم نەکردووە خوێڕی نەبووم و لە شەڕ هەڵنەهاتوو ئەدی بۆ وا جەزام دەدەن من دەبوو لە ناو پێشمەرگەکانی ناوچەی مەهاباد دابم کەچی ئێستێ لە ناو ئەو هەموو خەڵکەی سنە و کامیاران و مەریوانەدام. دوور لە شەڕ و چالاکیی پێشمەرگانە، کارمان تەنیا حەرەسیات لە ناوەندی، تەعمیراتی ماشێن و مۆلیدە و خواردن و خەوە. من بەوە حەتمەن دەمرم. بەوە ڕاهاتبووم حەجمینم نەبێ و ڕۆژانە دوو سێ شوێن و کەمین و چالاکیم هەبێت. خەڵک ببینم و فشقیات و چوونی ناو خەڵک و ماڵان و نان خواردن لە ماڵی جووتیار و لادێکان بە نانی مەقەڕ بێزم هەڵدەستا و لێی بێزار بووم هەرگیز بەلامەوە گرنگ نەبوو لە ماڵان گۆشت و پڵاوە یان نان و پەنیر حەزم لە سفرەی ناوماڵان بوو جا هەرچی لەسەری دانرابە هێلکە بەڕۆنی زەنگم لە هەموو خواردنی سەرگۆی زەوی پێ خۆشتر بوو بە تایبەت ئەگەر دوو کەوچک ماستی مەڕی لە تەنیشت بایە بەبێ یەک و دوو دەم گۆڕیەوە بە گۆشت و قەل و پڵاو و خۆرشت سەرخۆشی دەبوو لە دێهات دابوو نەریت وا بوو لە مزگەوت هەر ماڵەی کاتی نان خواردن مەجموعەی دەنارد و بە چارۆکە دایان دەپۆشی جا هەرچی هەبا ماڵە دەوڵەمەندەکان خواردنی گۆشت و پڵاو و شتی وایان دەنارد پێشمەرگا کە دەگەیشتا گوندێک و دەیزانی سەرخۆشی لێیە یەکسەر بۆ مزگەوت دەچوون لە مزگەوتەکانی لای ئێمە بۆ پرسە خەڵک لە ژوورەوە و لەسەر فەرشەکان چوار مشقی دادەنیشن و چا دەخۆن و لای نیوەڕۆ زۆربەیان بۆ نان خواردن دەمێننەوە لای نیوەڕۆ هەر مەجموعەیە و دێتە ژوور خۆت و شانسی خۆت ژێر چارۆکە چی تێدایە بۆ من ئەو کاتە خۆش بوو دوو هێلکە لە ناو قاپێک ڕۆندا مەلەیان دەکرد و قاپێکی بچووکی ماست لە تەنیشت و دوو نانی ڕەشی تازە لە تەنور دەرهاتووی لەسەر دەبوو سەرکردایەتی وەک خودا و پیرۆزی سیر دەکران چەند ڕۆژێک لە ئاجیکەند بووم سەدان کەسی لێ بوو یەک دەهات و یەک دەڕۆیشت دەیان ژوور و هۆدە لە ناو دێ و دەوروبەری سەرکردایەتی هەبوون ئەندامانی سەرکردایەتی وەک خودا و پیرۆزی سیر دەکران زۆربەی کات لە ژووری خۆیان بوون و وامان دەزانی ئەوە شەو و ڕۆژ خەریکی بەرنامە و تیۆری و پلان داڕشتنی شۆڕشن نەدەبوو ئێمەمانان زۆر پرسیار بکەین و خۆمان لە شت هەڵقورتێنین خەڵکی وەک کاک یوسف ئەردەڵان کارێزمای خەڵکی سنە لە سەردەمی شاو ڕاپەڕین کاک یەدەی بیگلەری تاهیر خالیدی کەیان فەرزاد جەمال خومپارە لالە حەمەی بۆکان و زۆری دیکەی لەوانە لێبوون، لێم حاڵی نەدەبوو بۆ لەوێن و وەک پێشمەرگەی سادە هەڵسوکەوتیان لەگەڵدا دەکرێت، هیچیان سەرکردایەتی نەبوون و هەموو لە مەقەڕ بوون و چاوەڕوان. وردە وردە تێگەیشتم بە خۆشمەوە لێرەین بۆ ئەوەی عاقڵمان بکەن و بە خۆماندا بچینەوە و ڕەخنە لە خۆ بگرین و ئەم زەعف و کەموکوڕیانە لە خۆماندا بکوژین. ئیتر هەر کەس بە ڕەخنە و عەیب و ئیرادێکی تایبەت بە خۆی بۆ شوێن دانان لە سەریان بۆ نزیک ناوەندیان هێنابوون، جیا لەمانە هەر ناوچەیەک لە سنە و کرماشانەوە بگرە تا سۆما و برادۆست و شنۆ دەبوو بە بەشی خۆیان بۆ ماوەیەک دەستە پێشمەرگە بۆ پارێزگاری لە ناوەندی بنێرن، ئەوانە فەترەی خۆیان تەواو دەکرد و دەگەڕانەوە ناوچەی خۆیان، لە نێو ئەوانەدا کوڕگەلی فرەخاس و جوامێرت تووش دەبوو، هیوایشی تێدا بوو لە کەکرە تاڵتر و لە ناو پێشمەرگەی ناوچەکەی خۆی لە ترسی شەڕ هەڵی نەکردبوو، خۆی لە ناوەندی خزاندبوو، کار و پیشەی فزوڵی و ماستاو بوو بۆ بەرپرسان و خۆ نزیک کردنەوە لێیان، دەریشت کردبان نە دەچوونەوە و سەدان هۆکاریان دەدۆزییەوە بۆ مانەوەی خۆیان، وەک ئەوەی سەرکەوتنی شۆڕش و پارێزگاری لە سەرکردایەتی بەندە بە مانەوەی ئەوان، لەوێ جەزا و ڕەخنە لەلایەن دکتۆر جەعفەرەوە چەند ڕۆژێک تێپەڕی و دکتۆر جەعفەر بانگی کردم زۆری قسەی خۆش کرد باسی ئەوەی کرد ئەوان ینی سەرکردایەتی وەک کەسێکی شۆڕشگێڕ و لازم بۆ داهاتووی کۆمەڵە سەیری من دەکەن باسی زۆربەی چالاکی و هاتوچۆی سنە و مەریوان و سەقز و بانەی بۆ کردم لە هاوینی ڕابردوودا وتی مامۆستا برایم نامەیەکی بۆ ناردوین لەمەڕ چالاکی و هەموو ئەو کارانەی لە جنوب کردوتن ئەوجار هاتە سەر ئەم چوار پێنج ڕۆژەی ئەمەلیاتی تۆڵەی شەهید ئەحمد شەعبانی و شەید بوونی سلەیمان بلووری ڕەخنەی لێگرتم نەدەبوو ما باینەوە و لە ناوشار باسی چەمکی ئەنارشیستی بۆ کردم و نابێت تووشی ئەم دیاردەیە ببین تێگەیشتم ئەوان وەک بەرئەندامی کۆمەڵە من بە بنەماڵەی کۆمەڵە دەزان و دەبێ ماوەیەک لەوێ بم بۆ بەسەرداچوونەوەی خۆم و دوورکەوتنەوە لە شەڕ و کردەوەکانی ئەنارشیستی و فێربوونی تیۆری و پەروەردەکردنم بەنابەدڵی ملم لار کرد و گوتم دکتۆر پێم وابوو خەڵاتم دەکەن نەک جەزا و ڕەخنە دکتۆر کەسایەتیەکی تایبەت بوو بۆ من هیچیان وەک ئەو نەبوون بە زمانە سادەکەی خۆی گوتی، بە زوویی دەزانی ئەوە پاداشتی تۆیە دەیکەین و ئێمە دەزانین تۆ چەندە کۆمەڵە و شۆڕشگێڕیت. ئەڵقەی هەژدەی بیرەوەرییەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنوورە ژێرپێخراوەکانتان پێشکەش کرا. ڕێز و خۆشەویستی ڕیاز کاکە لە کەناڵی بەزمی حەزوور قبوڵ بفەرموون تا ئەڵقەیەکی دیکە بەخوای گەورەتان ئەسپێرم هەر شاد و سەرکەوتوو بن خواتان لەگەڵ.